پێشەکی، لاپەڕەی پێنج. بواری کۆزمانەوانی، پەراوێزی یەکەم، کۆزمانەوانی واتا زانستی زمانی کۆمەڵایەتی. زار و شێوەزارەکانی کوردی، بە تایبەتی زارە کۆمەڵایەتییەکان، تا ئێستا لێکۆڵینەوەی تایبەت و سەربەخۆیان وەک پێویست بۆ نەکراوە، بە بەراورد لەگەڵ بوارە ڕێزمانییەکاندا. لەتەک ئەمەشدا و لە ئەنجامی وتنەوەی ئەم بابەتە لە قۆناغی بەکالۆرۆس و ماستەر، لەلایەن پڕۆفیسۆری یاریدەدەر دکتۆر بەکر عومەر عەلی و مامۆستا شێرکۆ حەمە ئەمین قادر لە قۆناغی بەکالۆریۆس، ئەمانە و بە مەبەستی هێنانە بەرهەمی لێکۆڵینەوەیەکی سەربەخۆی تایبەت بە زار و شێوەزار، بیرۆکەی ئەم کتێبە لە دایک بوو. وەک نەریتێکی باویش دەوترێت هیچ کارێک بێ کەم و کورتی نابێت. بەو ئومێدەی بەم کارەمان کەلێنێکی بچووکی بواری زمانەوانی کوردیمان پڕ کردبێتەوە، وەک هەنگاوێکیش بۆ کاری باشتری ئاییندە سەیر بکرێت و خوێندکارانی ئازیزیش کەڵکی لێ وەربگرن. سلێمانی، یەکی یانزەی دوو هەزار و شەش.